منداڵ پارێزی کوردستان کتێبخانی دەنگی سنتەری چالاکی گەنجان سلێمانی گەڕەکی بەختیاری جێبەجێکردنی دەنگ سەلا حەمەعزیز ئامادەکردنی کاوە حەسەن خوێندنەوەی هاوڕێتان کامران جەمال مۆسیک پیانۆ بەرواری دەی دوی 2004 ڕۆمانی دواهەمین هەناری دنیا نووسینی بەختیار عەلی لە بڵاوکراوەکانی نێوەندی ڕەهند بۆ لێکۆڵینەوەی کوردی ژمارەی سپاردن سەد و حەفتا ی ساڵی دوو هەزار و دوو ی وەزارەتی ڕۆشنبیری سلێمانی پێ سپێردراوە. بەشی یەکەم من لە بەرەبەیانی یەکەمەوە زانیم کە دیلی کردووم لە کۆشکێکدا لە ناو جەنگەڵ و دارستانێکی نادیاردا، ئەو پێی گوتم لە دەرەوە دەردێکی کوشندەی وەک تاعون بڵاو بۆتەوە، کە درۆی دەکرد باڵندەکانم و دەفڕین، لە مناڵیەوە وابوو هەر کاتێ درۆی بکردایە شتێکی دیکە ڕووی دەدا، یان باران دەباری، یان درەختەکان دەکەوتن، یان باڵندەکان بە پۆل بەسەر سەرماندا دەفڕین. من لە کۆشکێکی گەورەدا دیل بووم، کتێبی زۆری بۆ هێنام و گوتی بیان خوێنەرەوە، من پێم گوت لێم گەڕێ لێم گەڕێ بڕۆمە دەرێ، گوتی سەراپای دنیا نەخۆشییە، مزەفەری سبەحدەم، لێرە لەم دنیا جوانەدا دانیشە، ئەمە و کۆشکەیە کە من بۆ خۆمم دروست کرد، من بۆ خۆم و فریشتەکانم، بۆ خۆم و شەیتانەکانم، لێرە دانیشە وارام بگرە، فریشتەکانی منیش بۆ تۆ و شەیتانەکانی منیش بۆ تۆ دەرەوە تاعونە و دەبێت تۆ بە دوور بیت دوور تێدەکەیت تۆ دەبێت لە تاعونەکان بە دوور بیت من لەوێ دوور بووم لە تاعون لە مناڵیەوە وابووین ئەو شتەکانی خۆی بۆ من بەجێدەهێشت و من شتەکانی خۆم بۆ ئەو یاقوبی سنەوبەر، ئەو پیاوەی کاتێک سەیری ئاسمان دەکا شتێک ڕوودەدا، هەورێکی ناکاو دروست دەبێ، نەیزەکێک دەکشێت، نوورێک توندتر لە خێرایی خۆی دێتە دڵمانەوە، یان شەوێ زووتر لە وادەی خۆی دێت. لەگەڵ ئەودا سروش هەرگیز وەک خۆی نەبوو، من گەلێک لەگەڵیدا بە ڕێگاتا ڕۆشتووم. ئەو لەگەڵ ڕێگاوبان و هەموو شتەکاندا سحربازێکی گەورە بوو دەیتوانی چەندین شەو ڕۆژ بە ڕێگاکاندا ڕامان کێشێ بێەوەی هەز بە برسێتی بکەین من تاکە هاوڕێی دێرینەی بووم لە مناڵیەوە دەمناسی ئەوانەی تر کە لەگەڵماندا شەڕیان دەکرد گەنج بوون دواتر نیوەیان دەبنە دوشمنی و نیوەی تریان دەبنە نۆکەری نازانم چیرۆکی من و یاقموو کی دەست پێ دەکات بیست و یەک ساڵ زیندان جگە لە کەم یادەوەری هیچی تری بۆ نەیەشتومەتەوە. بیست و یەک ساڵ زیندان منی کرد بە کۆیلەیەکی تەواو، لەو بیست و یەک ساڵەدا ئەو تاکە کەسێ بوو کە نامەی بۆ دەناردم. لە کاغەزێکی شکۆلانەدا دەینووسی، کە هاتیتە دەرەوە سەردەمێکی تر دەبێ. تۆ لە خۆشترین کۆشکی دنیادا دەژیت. ساڵ دوای ساڵ. ئەو نامەی بۆ دەناردم ناوی خۆی نەدەنووسی یان دەینووسی دۆستێک غەریبیت دەکە یان لە بنەوە وەک چاران ڕسمی باڵندەیەکی دروست دەکرد من ساڵ بە ساڵ بە دەست و خەتیدا هەستم بە شتێ دەکرد هەستم بە گۆڕانێکی هێ من و لەسەر خۆ دەکرد لە ماوەی ئەو بیست و یەک ساڵەدا هیچ شتێکم لە دەرەوە بۆ نەهاتە بوو دنیای پێ بخوێنمەوە ئەو نووسراوانی ئەو نەبێت ئەو نامە بچووکانە تاکە ڕێگای من بوون بۆ تێگەیشتن لە گۆڕانکارەکانی دنیا ئەو بیستویەک ساڵ لە سەریەک ئەو ڕسەی بۆ دەنووسیمەوە بیستویەک ساڵ لە سەریەک من ئەو ڕستێم لە دەرەوە بۆ دەهات بەڵام من بۆ هەر جارە و مانایەکی هەبوو لە خوێنەوەی دەسوخەتەکەی داگۆڕانکارەکانی ڕۆح یاقوبیشم دەبینی یاقوبی سنەوبەر پیاوێک بوو پڕ لە فەنتازیا، شەوی یەکەمم لەو کۆشکەدا سارد و بێدەنگ و سامناکەدا بردە سەر، بیست و یەک ساڵم بە تەنها بردە سەر، بیست و یەک ساڵ بێدەنگ ببووم، لەو بیست و یەک ساڵەدا ڕەنجێکی گەورەم دابوو، زمانم لە بیر نەچوەتەوە، نا، زمانم لە بیر نەچوەتەوە، بەڵام لەو ساڵە دوور و درێژانەی زیندانیدا کاتی ئەوەم هەبوو جۆرە زمانێکی تورک دروست کەم، زمانێکی شعراسا کە هاتمە دەرێ دەمتوانی هەموو شتێ بڵێم بەڵام بە جۆرێکی دیکە بە جۆرێک هەندێ جار تێم نەدەگەیشتن کە هاتمە دەرێ بۆنی سەحرام لێ دەهات هەموو سەحرایە بۆنی خۆی هەیە ئەوانە زیاتر هەستی پێ دەکەن کە تەمەنێکی درێژ دەگەڵیدا دەشین من بۆ نیە و بیابانم لێ دەهات تاکە جارێ منیان دەرهێنا ئەو چارە بوو کە ویستیان لەگەڵ دیلێکی دەوڵەتدا بمگۆڕنەوە بەڵام هیچ شتێک سەری نەگرت پاش دە ڕۆژ لە زیندانی دیکە هێنامیانەوە بۆ بیابان بیست و یەک ساڵ من گوێم لە لم دەگرت زیندانەکەم ژوورێک بوو دوور لە هەموو دنیا یەک ژووری بچکۆلە لە ناوەڕاستی دەریایەکدا لە لم یەک ژووری بچووک لە ناو ئابلوقەی ئاسمان و بیاباندا ڕۆژگارێ بە ترسناکترین دیلی هەموو نیشتیمانیان دادەنام جودا لە دنیا لەو سەری ئەو سەری وڵات لەو شوێنەدا کە خودا مرۆڤ لە یاد دەکا لە جێگایەکدا کە ژیان تەواو دەبێت و مەرگ دەست پێ دەکات جێگای ڕەنگیە سێرێکی خاڵی بوو جیان هێشت بووم لە ماوەی بیست و یەک ساڵدا فێر ببووم قسە لەگەڵ لەمدا بکەم سیرتان لێنەیە بڵێم بیابان پڕە لە دەنگ بەڵام مرۆڤ تەواو فێر نابێت ئەو دەنگانە جیا بکاتەوە من بیست و یەک ساڵ جێم لە بیابان دەگرت هیرۆگرافیای ئەو دەنگە جیاوازانەم شی دەکردەوە کە بیست و یەک ساڵ لە ژوورێکدا بیت لە بیابان فێر دەبی ژیان ژیانی خۆت چۆن پڕبکەیتەوە چۆن ئیش بۆ خۆت بدۆزیتەوە گرنگترین شت دەوەیە بتوانیت بیل لە زەمن نەکەیتەوە هەر کاتێک توانیت بیل لە تێپەڕبوونی کات نەکەیتەوە دەتوانی بووی لە شوێنەکانیش نەکەیتەوە. ئەوەی پیاوێکی دیل دەکوشێ بیرکردنەوەی بەردەوامە لە کات و شوێنەکانی تر تا ساڵی حوتەم ڕۆژ بە ڕۆژ دەمشمار بەڵام لە ناکا و بەیانیەک لە خەو هەڵدەسێت و هەموو شتێک لێک چووە سەرەتا چرکە بە چرکە هەموو شتێک حساب دەکەیت بەڵام ڕۆژێک لە خەو هەڵدەسیت و سیر دەکەیت هەموو شتەکانت تێکەڵ کردووە نازانی ساڵێکە یان سەدەیەکە تۆ لەوێیت نازانی وێنەی دنیا دنیات لە دەورە چۆنە ترسناکترین شدەوەیە کە بزانیت یەکێک شاوەڕوانە دەکە دڵنیا بوویت کەس شاوەڕوانت ناکات و تۆ لە بیری دنیا شویتەتەوە ئیدی دەکەویتە بیرکردنەوە لە خۆت دوای 21 ساڵ ژیان لە سەحرادا لەم تەنها شتێکە بتانی بیری لێ بکەیتەوە هەندێک شەو جوێت لە ناوی خۆتە کە سەحرا بانگ دەکە هەمیشە شەوان یان دەمەو ئێواران هەستم دەکرد بیابان بانگم دەکات، بەڵام گرفتی هەرە گەورەیە ئەوەیە کە نازانی چی وەڵام بدەیتەوە. من خێوەکانی بیابانم بینی، ئەو تارمایانەی لە لم دروست ببوون، ڕەشەبا دروستی دەکردن و بڵاوی دەکردنەوە، زۆری دەوێت تا فێر دەبی لەگەڵ لەمدا قسە بکەیت لەو بیست یەک ساڵەدا فێر دەبی کە هوەری قسەکردن لەگەڵ لەمدا شێوەیەکی ترە قسەکردن لەگەڵ لەمدا ئەوەیە کە هەرگیز چاوەڕوانی وەڵام نەبیت قسە بکەیت و گوێ لە سەدایەکی تر بگریت سەدایەک وەک خۆڵ زەوی دەیبات و دەبێ بە ژێر باری هەزاران سەدای ترەوە مانگی جارێک بۆریان نەدام بچمە سەحراوە پاسەوانێکیان دەهێنا و من لەگەڵیدا چەند سەد مەترێک بە سەلمەکەدا دەڕۆشتم، ئەو ڕۆژانە خۆشترین ڕۆژانی ژیانم بوون، هەمیشە لە هەفتەیەک لەوبەرەوە خۆم بۆ ئامادە دەکرد، کە پێم دەخستە سەلمەکان دڵم دەفڕی. بیست و یەک ساڵ من لە لەم زیاتر هیچ هاوڕێیەکی ترم نەبوو، کە پێم دەخستە ناو لمەکانەوە هەستم بە ژیان دەکرد هەستم بە زەوی دەکرد هەستم بەو لایەنە بێ سنوورانەی خۆم دەکرد کە لەو ژوورەتا مردبوون هێدی هێدی خەڵکم یاد کرد تەنها شتێ لەگەڵیدا دەشیام گردردون بوو. بیست و یەک ساڵ ماوەیەکی درێژە بۆەوەی بیل لە گردردون بکەیتەوە من لە ناو لمەکەدا تەنیا بیرم لە گەردوون دەکردەوە، خۆم لە بیاباندا هەڵدەکێشا و تینم تێدەگەڕایەوە، گەورەیی سەحرا هەستێکی بێئەندازەی قووڵی بە ئازادی لا دروست کردم. گەر بیست و یەک ساڵ لە بیاباندا دیل بیت و ڕۆژێ لە ڕۆژان وات لێ دێ جگە لەو ئازادیی دەریا بێ سنوورەکانی لم پێتی دەبەخشێت بیر لە هیچی تر نەکەیتەوە، پاش چەند ساڵێکی کەم لە زیندان، دروست نازانم کەی بوو، وازم لەوە هێنا بیر لە سیاسەت بکەمەوە شەوێک لەسەر ڕۆشنایی مانگ باگاهاتم تریفەکان بە ئەندازەیەک زیندانەکەمیان ڕووناک کردبەوە هەموو شتێکم وەک ڕۆژی ڕووناک دەبینی ئەو ڕووناکیە هێزیەوەی پێبەخشیم جگە لە گردردون بیر لە هیچی تر نەکەمەوە من لە مێش بوو مردبووم یاقوبی سنەوبەر نەبێ کەس نەیدەزانی ماوم هیچ کەسێکیش نەبوو سۆراغم بکات من لە هیچەوە هاتبووم و بوبومەوە بە هیچ ساڵ دوای ساڵ یادگارەکانم هەمووی دەبوون بەلم نەمدەزانی لە کوێ دیلم سەحرایەک بوو بێمانا و ئەو ڕۆژە منیان برداوێت چاویان بەسمە و چەندین ڕۆژ لە پشتی زیوێکی سەربازیدا بە ڕێگاوە بووین بە بۆنی ڕێگاکاندا دەمزینی دەمزانی ماوەیەکی زۆر درێژە بە سەحرادا دەڕووین بیست و یەک ساڵ منیان هەڵگر بۆ ڕۆژێک بم گۆڕنەوە بە یەکێکی گەورە دواجار لە شەوێکی تاریکدا منیان ئازاد کرد دوای بیست و یەک ساڵ کە دێتە دەرێ لە لەم لە لەم زیاتر هیچی تر نابینی لە لەم زیاتر ناتانی بیر لە یەکی تی بکەیتەوە منیان هێنایم کۆشکەوە من هیچ شتێک تێ نەدەگەیشتم و ئارەزوێوەشم نەبوو تێبگەم هەموو شتەکان لە شەودا ئەنجامدران تا گەیشتمە ئێرە لە تاریکیدا بووم لە شەوە بۆ شەو شوێنەکان بە ئەندازەیەک تاریک بوون لە هیچ شتێ نەگەیشتم لەو کاتەوەی لە زیندان هاتمە دەرێ تا ئەو کاتەی لەو کۆشکەدا چاوم کردەوە ڕووناچیم نەبینی دەستێک لە تاریکیدا بەخشینی بە دەستێکی تر دەستێک بێدەنگتر لە شەو، بێدەنگتر لە دیوار، بێدەنگتر لە دەرگا داخراوەکانی زیندانەکانی پیر. پیاوێک بوو مەچەکی گرتم و سوار ماشێنێکی تیری کردم. هیچی نەگوت. جۆم لە دەنگی هەناسەکانیشی نەبوو. من تا ئەو کاتە تەنها جۆم لە هاواری لم بوو. نەمدەزانی بۆ کوێم دەبەن، بەلاشمەوە گرنگ نەبوو بۆ کوێم دەبەن. بیرکردنەوەی زۆر لە گەردوون وات لێ دەکا نەترسیت. تەمەنم بیست و دوو ساڵ بوو کە گیرام کە ئازادیان کردم تەمەنم چل و سێ ساڵ بوو شەوێکی تاریک هاتن و چاویان بەستمەوە و بردیانم من لە پاسەوانەکەم پرسی دەبەن بۆی بمکوژن گوتی نا دەتبەن بۆی ئازادت بکەن تێنەگەشتم مەبەستی چییە لە ئازادی؟ هیچ شتێک لەوە بێماناتر نییە دوای بیست و یەک ساڵ دیلی یەکێک باسی ئازادیت لەگەڵدا بکات؟ تاکە ئازادیی گەورەی من گەڕانەوە نەبوو بۆ دنیا، بەڵکوەوە بوو لێم گەڕێن لە سەحرادا بژیم. دڵنیا بووم هیچ شتێک لەم دنیایەدا تێناگەم. ترسێکی گەورەم لە شار و لە مرۆڤان هەبوو. دوای چەند ساڵ زیندان چیتر مرۆڤ و لمت بۆ لێک جیا ناکرێتەوە. من ئەو ماوەیە جگە لە پاسەوانەکانم کەسی ترم نەبینی ئەو پیاوەی لە بیابان کپتر و سیرتر سیرتر بوون لە ماوەیە و بیستوەک ساڵەدا بە دەگمەن چەند وشەیەک قسەیەکیان لەگەڵ کردم پێدەچوو خۆیان لە سەحرادا لە دایک بووبێتن لە سەحرادا ژیابێتن و لە سەحرا زیاتر هیچ جێگایەکی دنیایان نەبینی بێت کۆشکێکی گەورە بوو بە ڕێگایەکی زۆر سەختدا تێپەڕین تا گەیشتینەوێ، بە هەڵبەست و دابەسی ماشێنەکەدا دەمزانی بەرەو هەرێمێکی شاخاوی دەچین، بەیانی کە لە پەنجەرەکانەوە سەیرم دەکرد لە گەڵا دەترسام، بەیانیکی پڕ نەشەی شەماڵ بوو، هەزاران گەڵای سەوز باد دەیهێنان و دەیبردن، لێم دەپرسین ئەو گەڵا سەوزانە چیان دەکرد لە هەوادا بەڵام من ترسەکانم وایان لێکردم سیمای چەندەها جانەوەری باڵدار لە ناو درەختەکاندا ببینم جانەوەری سەوز جانەوەرگەلێک چاویان وەک دڵۆپە شەونم درەوشابەوە یەکەم بەیانی کە چاوم کردەوە جگە لە پەنجەرە و ترس هیچم نەبینی هیچ کەس هیچ سنجێک ئاساواری هیچ مرۆڤێک پەنجەرەکانیش هەموو داخرابوون خۆم بووم بە تەنها لە کۆشکێکی گەورەدا دەرگاکانی دەرەوە قفڵ کرابوون لە دەرەوەش سیما و دەنگ و دەرکەوتی ئادەمی زادێک نەبوو تا ئەو سەوزایە دڕندەیەم نەبینی تێنەگەیشتم ئازاد کراوم خدایە سەوزایەکی بێوێنە دڕەق بوو بەڵام تیشتێکی ڕۆشتنی هەتا و لە نێو درەختەکانەوە سەمای دەکرد ڕووناکییە لەو ڕووناکییە ڕۆشن و ئاوێتە ئاسا و بێ سنوورەکانی بیابان دەچوو دوای بیست و یەک ساڵ بەیانیم یەکەمین بەیانی بوو چاو بکەمەوە بیابان نەبینم بیابان ئەو دۆستە دێرینەی چوو بە ناو ڕەحمەوە نەمدەزانی ئەو منی هێناوە بۆ ئێرە لەو کۆشەدا شتێکم دەبینی ئەو ئەوی بەیاد دەهێنامەوە یاقوبی سنەوبەر بە ژوورەکانی ئەو کۆشکەدا کەوتمە گەڕان. هەستم کرد لەشم ناتوانێ لەگەڵ ئەو جوگرافیا تازەیەدا ڕابێ. شەوێکی سەیر بوو. شەوێ هەرگیز لە یادم ناچێتەوە. من هێشتا لە ناو چنگیلمدا بووم. هێشتا بە دەگمەن باوەڕم بە ئازادی خۆم دەکرد. نازانم کەی بوو منیان لەو ماشێنە داگرت. بەڵام هەستم کرد دەمەوبەیانە. من بە بۆندا دەمە و بەیانم دەناسێەوە عرد لە هەر جێگایەکدا بێ بەیانیان عتری خۆی هەیە من کە دوای 21 ساڵ پێم خستە سەر و زەمینە هێشتا لەو دەریا لەمەدا دەشیام نیشتیمان هێدی هێدی ببوو بە بیرۆکەی خەیاڵ لەلام گەرچی من بۆنی شنەی بەیانم دەکرد بۆنی عتری درەخت و کزەی دۆڵە ساردەکانی دەوروبەرم دەکرد بەڵام هەموو ئەو بۆنانە هێشتا تێکەڵاوی هەستێکی قووڵ بوون بە دەسەڵاتی بێ سنووری لم کە بەسەر زەویدا دەڕۆشتم هێشتا هەمان ترسم هەبوو ترس لە لەرزۆکی و خۆنەگیری و داچوونی قۆڵ من کەسم نەبینی هەستم بە کەس نەکرد هێندە هەبوو کە چاوم کردەوە لە ماڵێکی بەریندا بووم کە چاوم کردەوە شەو بوو تاریک بوو تەنها مۆمێکی کز دەسووتە مۆمێک لە گۆشەیەکی تاریکدا مۆمێکی تازە بوو. دیار بوو کەشێ بەل لە هاتنی من ئەو مۆمەی داگیرساند و ڕۆشتووە من پتر بەو کۆشکەدا هاوارم دەکرد تۆ ئەی ئەوەی ئەو مەمەت داگیرساندووە لە کوێیت بەڵام چکە لە سەدایەکی قوڵ هیچی ترم نەبیستەوە، سەدایە چین بە چین بەرەو تاریکی دەڕۆشت و لەو سەرەوە بە کزی و خامۆشی دەگەڕایەوە. سەدایەک دەرگای دونیایەکی تری لە من دەکردەوە، سەدایەک زرنگەیەکی تری هەبوو، جیاواز لە سەدای ناو لم. ئەو شەوە هیچ کەسم نەبینی، هیچ کەس لەو ماڵەدا نەبوو. یەکێک منی گەیاندەوە ماڵە و جێیهێشتم. گوێم لە دەنگی ماشێنێک بوو، لە دەرەوە ڕووی کۆشکێک بوو بە ناو ماڵێکی سەیرەوە، لە شوێن حەوانەوەی پاشایەک دەچوو، بەڵام ئاساوەری مرۆڤێکم نەبینی، من ماندوو بووم، دەمویست بخەوم یان بمرم، لە پەنجەرە گەورەکانەوە سێبەری دارستانێکی چڕم دەبینی، پەنجەرەکان بەسەر دنیایەکی بەریندا دەیانڕانی ئاسمان وەک ئەوەی هوروشم بێنێت بەسەر سەرمەوە بوو ڕەشی ئاسمان شتێکی تیابوو جیاواز ڕەشی بیابان لە بیاباندا شەو هەمیشە بروسکەیەکی برۆنزی هەیە ئاسمان جوڵەیەکی تایە لە جوڵەی لم دەچێت لمێ کە ڕەشێتی لە زڵمەتی پشکۆکانی خامۆش دەچێ پشکۆیەک هەز دەکەی هەناسەیەک دەیگەشێنێتەوە بەڵام ئەو بەیانییە جوڵەی گەڵاکان دەیان ترساندم. لەو بیست و یەک ساڵەی پێشوودا جیهان بە جۆرێکی تر لە پێش چاوم جوڵا بوو. ئەو شەوە هەستم بەوە کرد لە گەردوونێکی ڕێک و پڕ یاسا و ئولفەتەوە هاتوومەتە گەردوونێکی تر. بۆ ئەوەی بیر نەکەمەوە دەخەوتم. لە بری ئەوەی بەو کۆشکەدا بگەڕێم، لە یەک کونجدا پاڵ دەکەوتم و دەخەوتم. شتێک پاڵی پێوە دەنام لە پێخەفەکەم بترسم. شتێک تەنها پەیوەندیی بەوە نەبوو کە بیست و یەک ساڵە من لەسەر زەوی دەخەوم و پێخەفی ڕاستەقینەم نەدیوە، بەڵکو پەیوەندیی بەو گومانەوە هەبوو کە دەرحەق بەو شوێنە تیامدا سەوز ببوو. ساتێک بوو لە ساتە ڕەشەکانی ژیان، بیست و یەک ساڵ بوو، دەمزانی من لە کوێم و چیم، دەمزانی من لەو سەحرایەدا دیلم، بەڵام ئەو شەوە نەمدەزانی لەو کۆشکەدا چ دەکەم، ئەو شوێنە لە خەیاڵی من گەورەتر بوو، جەستەم وا ڕانەهاتبوو لە ژوورێکەوە بچێتە ژوورێکی تر. هەستم دەکرد شتەکانی ئەو کۆشکە تەنیایم دەکوژن. من سەر بەو جوغرافیایە خاڵی بووم، جوغرافیایەکی بەتاڵ لە هەر زەخرەفەیەک، سەر بە دونیایەکی دی بوو بۆ دیکۆر، دونیایەک، کە ئینسان جگە لە لە سێبەری خۆی هیچی دیکەی نەبوو دنیایەک درێژکراوەی مرۆڤ تەنها گردون خۆی بوو درێژکراوەی ڕۆحی تەنها لم و ئاسمان بوون لەو ماوەیەدا من بیرم لەوە دەکردەوە کە خاڵێتی بەتاڵی نەبوونی هیچ سەخرەفەیەک جوانترین ژیانە لم وامان لێ دەکا ئینسان بەوێنە ڕەسەنەکەی خۆی ببینین بەو جۆرەی کە خۆی هەیە، بە بێ هیچ زیادەیەک، بێ هیچ جرەش درێژکراوەیەکی دەستکرد، من بە هەموو شتێک غەریب بووم، هەموو شتێک ترسێکی بێوێنەی تیا دروست دەکردم، من لەو ساتەدا بۆ ژیانێکی خاڵی دەگەڕام، خاڵی لە هەموو سێبەرێک. نا، وا مەزانن من ئەو قسانە لە خۆڕا دەکەم. من کە بەسەریاسی سبح دەمم بەچێژ تەمەنی چەند ڕۆژێک بوو ئەو کات نەمدەزانی سەریاسێک و سەریاسێک و سەریاسێکی دیکەش دێتە دنیاوە نا وامەزانە من لە زیندان بیرم لە سەریاسی سبح دەم نەکردوێتەوە وامەزانە من پیاوێکی بەد بەد بووم و تەنها بیرم لە لم کردۆتەوە بەڵام کە بیست و یەک ساڵ تەنها لە تەماشای لم بکەیت لم و هیچی تر ڕۆژگارێ لە خەو هەڵدەسیت و هەموو شتێکت تێکەڵاو کردووە هەڵدەسیت و هیچ وێنەیەکی تر لە یادەوەریتا نەماوە وێنەی لم نەبێت ئاه چ شتێک وەک لم یادەوەریەکانمان ناخوات. هەموو ڕۆژێ هەڵدەسیت و هەست دەکەی بەشێک لە ڕابردووت لە یاد چۆتەوە. نا من هەرگیز سەریاسی سبەحدەمم لە یاد نەچووبۆوە. هەموو دنیام لە یاد چۆ و سەریاسی سبەحدەمم لە یاد نەکرد. تاکە شتێک بوو کە نەبوو بە لم. تاکە شتێک بوو هەمیشە سەوز بوو. ساڵگەلێکی زۆر. هەموو بەیانیەک دەمبینی. هەموو ڕۆژێ لە خەیاڵمدا گەورەم دەکرد. هەزاران دەم و چاوم بۆ دروست کرد بیرم لە هەمووە گەرەکانی دنیا کردەوە ڕۆژانە لە نێو پەنجەرەکانەوە تەماشای بیابانم دەکرد و بیرم لەو دەکردەوە ڕۆژێک دواتر کە هەموو شتە سەیرانە ڕویاندا من وای بۆ دەچوم هەموو کارە ساتەکان لەو بەیانی و ئێوارە سەیرانی بیابانەوە دەستی پێکردووە کە من هەمیشە زیاد لە نیگایەک و زیاد لە شێوەیەکم بە سەریاسی سبەح دەم دەبەخشی، تا بەیانیە لە خەو هەستام و لە ناو نیگار و شێوەکاندا ونم کردبوو. ساڵ لە دوای ساڵ کەمتر بیرم لەوە دەکردەوە، لەبەرەوەی دواجار نەمدەزانی بیر لە چی دەکەمەوە. بیرکردنەوەکانم نە شێوەیان هەبوو، نە ئاڕاستە. ئەوەی وای کرد بێخەم بیر لەو کاتە بکەمەوە، مرۆڤە. بیر بکەمەوە کە دوای خۆم جێمێشتووە، بیرۆکەی مردنی خۆم بوو، دڵنیا بووم لەو ماوە درێژەدا من مردووم و هەموو دنیا منی لەبیر چۆتەوە، ئەو خەیاڵی کە تۆ مردیت و لە کەسی تر بە بێ تۆ دەژین و ژیان شێوە و ڕوخساری خۆی وەرگرتووە ئاسوودەییەکی مەزن دەبەخشی بە مرۆڤ. ئەوەی هیچ کەس چاوەڕوانی گەڕانەوەت ناکا دەبێتە بە هەشتێکی گەورەوە بۆت دوای شەشەمین ساڵ تەواو دڵنیا بووم کە ئیدی هەرچیەک بێ سریاسی سبحتەم بە نەبوون و مردنی من ڕاتوە مردنیش وەک زیندان ڕاهاتنە مرۆڤ وەک هەر شتێکی دی دەبێت ڕوێکی داگیرکردبێ تا دواتر هەز بەبوونی بکەین وەک هەر شتێکی دی، وەک گوڵدانێ لەسەر مێزێ، یا دەنگی ڕادیۆیێ لە پەنجەرەیەکدا، دەبێ سەرەتا شوێنێکیان گرتبێت و دواتر ون بووبێتن. بەڵام ئەگەر لە سەرەتاوە شتێک نەبوو، دەنگێک، یان ڕەنگێ نەبوو، ئیدی هەست بە بە نەبوونی ناکەین. لە ساتێ لە ساتەکاندا من هەستم کرد ژیانی من لە بیاباندا، بێ ئەوەی پێویستم بە هیچ کەسێگە بێ، گەیشتۆتە دوا پلەی کەماڵی خۆی. من و ئەو شتانەی دەوروبەرم، من و ئەو هیچێتییە بێ سنوور و بێ ئەندازەیی گەردوون، پێگڕە لە دۆخی کەماڵدا دەژیاین. هەستم کرد دنیای دەرەوەی منیش نوقمی کەماڵی خۆیەتی، شوێنێکی گرنگم لە دنیادا نەگرتبوو. من بەبێ جیهان بە جوانترین شێوە دەڕۆشت. بەبێ من شتەکان ژیانی خۆیان و مانای خۆیان هەبوو، هەستم نەدەکرد دوورکەوتنەوەی من چ برینێکی لەسەر ژیانی کەس جێهێشتبێ، دوای بیست و یەک ساڵ دڵنیا بووم کە کە سریاسی سبح دەمیش ژیانی خۆی دەژی، دڵنیا بووم سریاسی سبح دەمیش وەک هەموو ئەوانی دی وا دەزانێ مردووم، تا دواهەمین ساڵی زیندانیش من یەک ئومێدم هەبوو ئەویش بۆ چەند دەقیقەیە سریاسی سبح دەم ببینم و دواتر بمرم. بەڵام بەیانیە لە خەو هەستام و وازم لە هەمووەوە ئاواتەش هێنا، دوای دە ساڵ لە یەک تر دابڕان، هەموو یەک دی بینینەوەیەک یەک دی ونکردنێکی ترە. من و سەریاس باوک و کوڕێکی خەیاڵی بووین. بەیانیە کاتێ سەیری لمم دەکرد، کاتێک سەیری پیر بوونی سەحرام دەکرد تێگەیشتم کە هەرگیز نابمە باوک. ڕۆچوون لە ناو لمدا وات لێدەکا نەبی بە باوک. دەمزانی وەک تۆپەڵێک لم دەگەڕێمەوە، وەک یەکێک دەست دەخاتە سەر هەر شتێک دەبێتە تۆز. باوکایەتی ئامێزکردنەوەیە، بەڵام من چنکێ خۆڵی ڕەش بووم. من بە نیگایەکەوە دەهاتمەوە کە هەموو دیمەنی بیابان بوو. هەستم کرد نزیک بوونەوە و حکومدان لەسەر کەسانی تر هەتا هەتایە لە دیدی یەکێکەوە دەبێت کە وەک سەحرایەک تەماشای کۆیشیان دەکات. ئەو شەوە کە گەڕامەوە نەمدەزانی سریاسی سبح دەم لە کوێیە، نەمدەزانی کە دواجار من و ئەویش لە ناو جۆرە بیابانێکی دیکەدا ون دەبین کە نە بیابانی من بوو نە بیابانی ئەو. بەشی دووەم چەند ساڵێ بەر لە ئێستا ئێوارەیەک محەممەدی دڵشوشە کە ئارەزووی دۆزینەوەی نەهێنەکانیە بوو دەچێ بۆ دیدەنی تحفە فرۆشێ دیدەنیەک وەک هەر دیدەنیەکی دینە کە مرۆڤێک لە ڕێگایەکەوە هێشیشی دیبێت بەڵکو دیدەنیەکی گرنگ سەردانێک دەشێ نهێنیەکی تەلسمایی بۆ شی بکاتەوە ئێوارەیەکی بارانە پڕە لە خەیاڵاتی سەیر سەیری هەور. ئەو بێ ئەوەی بیر لە نازی هەورەکان بکاتەوە، بە هێمنی و بە دەم گۆرانی گوتنەوە لە کوچەکانی باکوورەوە بەرەو باشوور شۆڕ دەبێتەوە. جگە لە گلکلیل و مەدالیاکانی کە یاریان پێ دەکات، هەنارێکی شووشەش لە گیرفانیایەتی. کلیلەکانی هەڵدەها هەڵدەدا بۆ ئاسمان و دەیانگرێتەوە، ئەو کلیلانەی لە شوشەن و دەرگای دنیای هەوایی و سەرزەوینە خەیاڵەکان بۆ ئەو گەنجە دەکەنەوە کە ئەو ئێوارەیە خۆی بە بەختەوەرترین کەسی دنیا دەزانێت. هەموو کەس لە دەیناسێت، هەموو کەس چیرۆکی ئەو مێردمنداڵە دڵشوشەی بیستووە کە خۆی مردنی خۆی لە خەوندا دەبینێت، مردنێک ڕۆژ دوای ڕۆژ دەگەڕێتەوە و قسەی لەگەڵ دەکە خەونی بەربوونەوەی دڵی و شکانی و پارچە پارچە پارچە پارچە بوونی هەروەک لەو تحفە شوشانی لە ناو دۆڵاب و لەسەر ڕەفە و بەرزە درێژەکانی ماڵەوە ڕیزی کردوون ئەو ئێوارەیە هێدی هێدی باران دا دەکات محەممەدی دڵشوشە سری ئاسمان دەکات و سەرنجەوە دەدات تا ئێستا هەوری بەو چۆرە ترسناکە لە ژیانیدا نەبینیوە بەڵام بێوەی بترسێت بەردەوام یاری بە کلیلی دەرگا خەیاڵەکانی خۆی دەکات و گۆرانی دەڵێت ئێوارەیەشی خامۆشە بۆ محەممەدی دڵشوشە کە پێی وایە یەکێک لە کلیلەکانی تەنها لە بەر باراندا دەرگا دەکاتەوە منەرگیز محەممەدی دڵشوشەم نەبینیوە بەڵام دەتوانم بیەنمە پێشاوی خۆم کە بە کوچەکاندا ڕۆ باشوور دێتە خوارێ و یاری بە کلیلەکانی دەکات لەم دەستەوە هەڵیان دەدا بۆ دەستەی تر، لە ژێر قاچیەوە هەڵیانەیا بە هەواوە و دەیانگرێتەوە، دەتوانم گەنجێکی خۆشنوود ببینم کە سەیری ئاسمان دەکات و لە بری ئەوەی بترسێ پێدەکەنێ، گەنجێکە تەنها ماوەیەکی کەمە ژیانێکی بۆ خۆی دروست کردووە لە شووشە، ژیانێ تەنها خۆی دەزانێ چەند ناسکە و چەند خێرا دەشکێت، بەڵام بێباکانە دەڕوات و گۆرانی دەڵێ لە ژوورەکەی پڕە لە گوڵدانی سیر سیر لە قۆری بە زەخرەفەی چشینیەوە پڕە لەو پەرداخانەی پڕن لە وێنەی باڵندە ئەو فەخفوریە سەیرانەی وێنی ئەشتیا و پڵنگ و کۆتر و ئاگریان لەسەر نەخش کراوە دۆڵابەکانی کتێبخانەکەی مێزەکەی سندوقەکەی جلەکانی هەمووی لە شوشەن لەسەر یەکێ لە دۆڵابەکان تۆپێکی شووشەی شین کە نەخشەی هەموو دنیای لەسەرە دانراوە، تۆپێ لەو دنیا شووشەیەمان وا دێنێتەوە یاد کە من و ئەو تێیدا دەژین، تۆپێ ئامادەییشی ون و نادیاری تێدایە بۆ شکان. ئەو ئێوارەیە کە محەمەدی دڵ شووشە دەدەرێ، باوەڕێکی قووڵی بە فرسەتەکانی ژیانی خۆی هەیە. هێدی هێدی باران دەست پێ دەکات، ئەو بە هەمان شێوەی ئاسایی خۆی یاری بە کلیلەکان دەکا. باران دادەکات و ئەو لە سەر یاریەکانی خۆی بەردەوامە. خەڵکی بە پەلە بە چەترەکانیانەوە ڕادەکەن. ئەو نە سەیری ئاسمان دەکات و نە گوێیاتە باران. کەمە کەمە باران زیاد دەکا. کەمە کەمە دەبێتە لافاوێکی مەزن. کەمە کەمە شتەکان دەکەوونە سەر ئاو. هیچ کەسێ بە شەقام و شۆسەکانەوە نامێنێتەوە. خەڵکی ڕوو دەکەنە باڵەخانە بەرزەکان. لە نهۆمی بڵندی خانوە باڵەکانەوە تەماشا دەکەن، دەچنە سەر منارەکان، سەر سەربانی ئوتێلەکان، سەر گومەزە شینەکان، سەر کاتیبۆس و سنەوبەر و شاتۆکان، تەنها محەمەدی دڵشوشە نەبێ کە بێباکانە ئاو دەیبات و کوچە بە کوچە لافاو دەیهێنێ، ئەو بێوەی نقوم بێت وەک سەر بەلەمێکی بچکۆلە و نەبینراوە بێت سەر ئاو دەکەوێ، چوار مشقی لەسەر لافاوەکان دادەنیشێت و بە زەردەخەنەیەکی گەورەوە سەیری دنیا دەکات. لافاو و ماشێن، کەلوپەل، کورسی، کەسانی خنکاو بەملاو ئەولاو ئەملاو ئەولای محەمەدی دڵ شووشە دادەفڕێنێت و ئەو تەماشایان دەکات. ئاوی لافاو پڕ دەبێ لە شتە عەنتیکەکانی شار لە تایە لە سەفتە کتێبی هەرگیز نەخوێندراوە لە سینی و خوانی پڕ ئامادە لە ئامێری ماڵ لە ژنی خنکا و بە عبای ڕەشەکانیانەوە لەو پیاوانەی مردون و هێشتا دەستیان لەسەر پارەکانیان تەڕ نەبێت